لە ژیانتدا بەرپرسیارەتی ژیانی خۆت لە ئەستەوە بگرە چونکە لە ئەستۆگرتنی بەرپرسەرەتی سەتای هێزا خودیەکانتە مناڵ کێتە دنیاوە خۆی هەوڵە دەمەمکی دایکی بمژێ و چۆنەتی شیر خواردن فێر ببێ کاتێکە دایکیشی فێری ڕۆیشتنیەکە پێویستە خۆی یەکەم هەنگاوی ڕۆشتن بهاوێژێ لەو دەمەدا خوای گەورە دروستی کردوین وای دروست کردوین کە بەرپرسیارەتی ژیانی خۆمان لە ئەستۆ بگرین و بەرپرسیاری ژیانی خۆمان بین ئەڵێن پاشایەک هەبووە حەزی کردوە بزانێ کە ئایا هاوڵاتیەکانی بەرپرسیارەتی ژیانی خۆیان لە ئەستۆ ئەگرن یان نا بۆیە فەرمانی داوە پاسەوانەکانی تاوەرێکی گەورە لە ناوڕاستی ڕێگاکەدا دابنێن تاوەکو بۆی دەربکەوێ خەڵک چۆن لەگەڵ ئەو گا بەردەدا دەجوڵێنەوە بەردەکە زۆر گەورابێ هیچ کەسێکیش ناتوانێ هەڵی بگرێ یەکەم کەس بە ئۆتۆمبێلەوە یەت و ئەگات بە بەردەکە و دابەزێ و دەسەکا بە قسە وتن بە پاشا و خەڵک و وڵاتەکەش، ئینجا گەڕێتەوە دواو و ڕێگەیەکی تر لا ڕێگەیەکی ترەوە ئەڕوا. یەکێکی تر یەت کە بەردەکە ئەبینێ دابەزێ و ئەیەوێ لای ببا لە سەر ڕێگاکە بەڵام ناتوانێ بۆیە دەست دەکا بە قسە وتن بە پاشا و بە وڵات، کەسی سێیەم دێ چاویەکەیە بە بەردەکە و ئەیەوێ لای بات بەڵام ناتوانێ، دەسەکا بە بیرکردنەوە لەوەی کە چی بکا ئەو ناڕەحەتیە لە کۆڵی خەڵک بکاتەوە لە ئەنجامدا هەوڵەدا پارچە تەختەیەک لا لاببات و لە بیخاتە سەر تەختەکە بەڵام تەختەکە ئەشکێت و هەوڵەکەی بێسوود دەبێت ئینجا هانا بۆ خەڵک ئەبات تاوەکو یارمەتی بدەن کۆمەڵێک بە دەمیەوە ئەچن و بەردەکە هەڵەگرن و لەسەر رێگاکە دووری ئەخەنەوە لەم کاتەدا کەسێک لە پشتی درەختێکەوە خۆی ئاشکرا ئەکات و دیارێکی گرانبەهای ئەداتێ کاتێ کە تەماشا ئەکا ئەبینێ بە پیاوەکە ئەڵێ تۆ پاشایت ئەویش ئەڵێ بەڵێ من پاشام پیاوەکە ئەڵێ لێرە چی ئەکەویش ئەڵێ من ئەو تاوێرەم خستە سەر ڕیگاکە تاوەکو بزانم چ کەسێک بەرپرسیارەتی لابردنی ناڕەحەتیەکان لە سەر خەڵک لە ئەستۆگرێ بڕیارم دا هەر کەسێک وا بکات ئەو خەڵاتە گرانبەهایی پێ ببەخشم لەبەرئەوەی کە تۆ بەرپرسیارەتێکەت لە ئەستۆگرت بوویە شای بوویتە شایستەی ئەو خەڵاتە. لێرەدا گرنگ خەڵاتە گرانبەهاکە نییە کە پاشا ئەیا بە هاوڵاتیەکەی. گرنگ ئەوەیە مادەم تۆ بەرپرسیارەتی لاستۆ بگری ئەوە ئەنجامەکەت دەبێ چونکە تۆ دەرکت بە تواناکانی خۆت کردووە و وەک ئەوەی هەیت خۆتت قبوڵ کردووە بڕیارت داوە شانت داوەتە بەر بەرپرسیارەتی بەو جۆرە لەگەڵ یەکتردا بەردەوام دەبین بە شێوەیەکی هاوسەنگ و بێ خەوش لە ژیانی هەر تاکێک لە کۆمەڵگەدا. لە دوای ئەوە خۆت قبوڵەکەی، ئینجا بڕیارە دەی توانا بێسنوورەکانت بەکاربهێنی، پاشان هەڵبژاردنی شێوازێکی گونجاو بۆ جێبەجێکردن، دواتر لاسۆگرتنی بەرپرسیارەتی و لە کۆتاییشدا پاککردنەوەی ڕابردوو. ئایا مرۆفێک هەیە ڕابردووی پاک بکاتەوە؟ بێگومان. ئایا لە ڕابردوودا ئەزموونێکی ناڕەحەت و سەختت تێپەڕاندووە؟ بە دڵنیاییەوە هەریەکێک لێمە بگری ئەزموونی ناخۆشی تێپەڕاندووە، جارێکی تر لێت ئەکرێ بپرسین کە ئەگەر ڕابردوو بگەڕێتەوە و هەمان ئەزموون بێتەوە بەردەمت ئایا بە هەمان شێوەی پێشوو ڕەفتارەکەی بێگومان ئەڵێی نەخێر دەزانی هۆکارەکەی چییە ئەگەر هەمان ڕووداو لە ئێستادا بێتەوە بەردەمت بە شێوەیەکی باشتر ڕەفتار دەکەی بەڵام ئەگەر هەمان ڕەفتار بێتەوە بەردەمت و بەهڵە ڕەفتار بکەی ئەوجا سەرکۆنەکی سەرکۆنەی خۆت دەکەیت و نیگەران و دڵتەنگە بێ بەڵام هەر بەوەندەی کە بگەڕیتەوە بۆ ڕابردوو بە شێوەیەکی باش ڕەفتار بکەی دەبینی ڕابردوو بۆتە پەند و لێزانی بۆ تۆ بۆیە دەبێ بگەڕێیتەوە بۆ ئەزموونێکی خراپ کە لە ڕابردوودا پێیدا تێپەڕیوی، هەزرت بگەڕێنەرەوە بۆ ئەو کاتە چونکە هەزرت توانای هەیە بگەڕێتەوە بۆ ڕابردوو لەم چرکانەدا لەو ئەزموونەدا بژی ئەو کات تێبینییەکەیکە بیرکردنەوەت چۆن بیردەکەیتەوە شێوەی جەستە و لەش و لارت دەوەستیت یان دادەنیشی؟ ئەدگارەکانی ڕوخسارت، ئەدگارەکانی ڕوخسارت چۆن بوون؟ چۆن هەناسەت دەدا، ڕەفتارت چۆن بوو، هەستت چۆن بوو؟ ئێستا واز لەو ئەزموونە خراپە بهێنە، هەناسەیەکی قوڵ بدە و دواجار هەناسەکەت بە هێوەری خاور بکەرەوە و بەلای ڕاست و چەپدا بنواڕە، ئەم کردارە پێی وترێ شکاندنی حاڵەت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ هەمان ئەو ئامۆژگاری مرۆڤ دەکا کە لە کاتی توڕەبووندا ئەوەتا بوو زەر لە پێغەمبەرەوە درودی خوای لەسەر بێ گەرەتەوە کا فەرموویەتی ئەگەر یەکێکتان توڕەبوو لە حاڵەتی ڕاوەستاندا بوو با دابنیشێ تاوەکو توڕەیەکەی نامێنێ دەنا با پاڵ بکەوێ ئێستا دەتوانی لە خۆت بپرسی کا لەو ئەزموونەوە چی فێر دەبی کاتێک کا دەگەڕیتەوە بۆ ڕابردوو؟ پێویستە لە ئەزموونەکانەوە فێری ئەوە ببیت کا جارێکی دیکە ئەو هەڵانە دووبارە نەکەیتەوە. ئەلن کارل یۆنگ کە یەکێکە لە ڕێبەرەکانی زانستی دەروونناسی دەڵێ واز لە هەستە نەرێنیەکان بهێنە و لێزانین بەکاربهێنە ئەم دوو ڕستەیە لە زانستی دەروونناسیدا زۆر بە بەهێزی لە قەڵەمەدرێن چۆن واز لە هەستە نیگەتیڤەکان بهێنیت و لێزانی و سەلیقە بەکاربهێنی چونکە لەگەڵ سەلیقەدا هەستی ئەرێنی دروست دەبێ ناشگونجێ لە یەکەدا دوو هەستت هەبێ یەکێکیان باش بێ ئەوی دیکەیان خراپێ بۆیە کاتێ سەلیقە بەکاردهێنی و بیر لە هەمان ئەزمونەکەیتەوە دەبینی هەستە نێگەتیڤەکان لە ئارادا نامێنن و هەستی باش جێگایان نەگرێتەوە، بۆ جۆرە توانی ڕابردوو خاوێن بکەیتەوە. کاتێک کە بیر لە ئەزموونێکی نەخوازراوەکەیتەوە دەزانی کە چیت کردووە، چۆن ڕەفتارت لە ئاقاریدا کردووە، ئینجا جارێکی تر بگەڕێرەوە سەر هەمان ئەزموون بەڵام بە فێربوون و پەندی تازەوە، بە جۆرێ بجوڵێرەوە وەک ئەوەی کە هەمان گرفتی یەکەم جارت هەبێ و دواتر بیر لەوە بکەرەوە کە لە داهاتوودا هەمان گرفت ڕووبەڕووت دەبێتەوە دەبینی بە شێوەیەکی باشتر ڕەفتار دەکەی ئەمەیە پاکژ کردنەوەی ڕابردوو کەواتە یەکەم جار دەرک کردن و ئینجا خۆ قبوڵ کردنی تەواو و پاشان بڕیاردان و ئینجا هەڵبژاردن و دواتر لە ئەستۆگرتنی بەرپرسیارەتی لە کۆتاییدا خاوێن کردنەوەی ڕابردوو. بۆیە ئەگەر ئەتەوێ چارەنووست بگۆڕی، بگەڕێ یەکەم جار بیرکردنەوەت بگۆڕە، ئەگەر خوازیاری ئەوەی ژیانت بگۆڕی دەست بکە بە خاوێنکردنەوەی ناخت، ناخ و ڕواڵەتە درک و پێک بکە، لە دوای ڕێکردنەوەی بیرۆکەکانت لە خۆت بپرسە کاری لە پێشینەم چییە، دەمەوێ بەر لە هەر شتێ کام ئەرکە بەجێ بهێنم، کەواتە بیرۆکەکانت ڕێک بخە، کارە لە پێشینەکانت ڕیز بکە، لە ڕاستیدا تاکە شتێک کە بیەوێ بەرەو دواوە بتگەڕێنێتەوە بریتیە لە ڕابردووت و بەرنامە نێگەتیڤەکان دەبێ لەو ڕابردووەوە فێر ببیت و بیکەیتە سەلیقە و پەندی لێ وەربگری کاتێ مێشک بی لە ڕابردووە کاتەوە سوڕێکی زیهنیە داو دەگەڕێتەوە بۆ ڕابردوو فڵدەرێک دەکاتەوە و بەکار با بەکارهێنانی لەگەڵ جیهانی دەرەوە و ناوەدا بۆ پێە هیچ شتێک نییە لە ڕێگەدا بوو بدوەستێنێ لە دوای ئەوە دەتتوانی چی تر بکەی دەبێ لەم چرکەیەدا بژی و بە هەموو واتاکانیەوە دووبارە ساتان لەبێ بەڕێزان لە بەنامی نوۆژین لەگەڵتانین. ئەگەرتەوێ وەک سەرکەوتۆکان ژیان بگوزەرێنی متمانەت بە خۆت هەبێ زۆر زیادەڕەوی مەکە لە متمانە بە خۆبووندا بە تەنها ڕوبەڕووی گرفتەکانت مەبەرەوە لە بە ساڵاچوون مەترسە ڕۆتینی ماڵ بگۆڕە و گەشەی پێ بدە لە خۆپارێزیدا زیادەڕەوی مەکە وریابە ڕەنگە ئەوەی کە دەتەوێت دەستت بکەوێ هەرگیز مەهێڵە بیروباوەڕە ئاینیەکانت لاواز ببێ ئەو کارە بکە کە دەلیت دەیکەیت لەگەڵ هاوڕێیان و خێزانەکەت شەڕەنگێز مەبە مڵکە تایبەتیەکان و سەرکەوتنەکانی خۆت تێکەڵ مەکە هەموو پەیوەندێک لەگەڵ ئەوانی دیکەدا جیاوازە بە گوێرەی لۆژیکی چی دەبوو ئەگەر بیرمەکەرەوە هەمیشە خۆ بەخش بە ڕەنگە ئامانجەکانت ئەگەر بەدی نێت ئازارت پێ بگەیەنن. شت گەلێکی بچووک هەن مانای گەورەیان هەیە، گرنگ نییە چی ڕووەدا، گرنگ ئەوەیە کە تۆ چۆن لەو شتە دەڕوانی کە ڕووی داوە. هەرگیز لە بەڕێوبەرەکەتان مەپرسن کە بۆچی پلەتان بەرز ناکاتەوە ئەم پرسیارە لە کەسێک بکەن کە لەم بارەیەوە لە هەموو کە زیاتر دەزانێ لە خۆتان بپرسن تەنها یەک کەس کە بەرپرسیاری پێشکەوتنە پیشەیەکانی ئێوەیە ئەو یەک کەسە خودی خۆتانن. پێشەوەی کە بتوانن بارودۆخ کۆنتترۆل بکەن دەبێ سەرەتا خۆتان کۆنتترۆل بکەن ئەس ئەگەر بەسەر خۆتاندا زاڵ نەبن ئەم خوددا بەسەرتاندا زاڵ دەبێ وتراوە هەموو شتێک لە ژیاندا ئەگەر زۆر بوو بێ نرخ دەبێت تەنها ئاکار و ڕەوشی جوان نەبێ هەتا زۆر بێت بە نرختر دەبێ ئێمە ناتوانین ئاراستەی با بگۆڕین بەڵام خۆ دەتوانین بەپی ئاراستەی با چارۆکەی کەشتێکە ڕێک بکەینەوە دەڵێن هەژاترین کەس ئەو کەسەیە کە بە بێ هیوا و ئاوات ژیان دەگوزرێنێ هەرگیز چاوڕوانی ئەو شتە مەکە کە لە دەستی خەڵکیدایە چونکە خەڵکی خۆشیان لە دەستی خی گەورەدان هەرگیز لەکردنی چاکە و ڕەوشی جوان پەشیمان مەبەرەوە هەرچەندە خەڵکی خراپەت لەگەڵدا بکەن تۆ چاکەیان لەگەڵدا بکە زۆر باشترە لەوەی کە وەڵامی هەڵەکانیان بە هەڵە بدەیتەوە. وتراوە بەختەوەری و ئاسوودەیی بە نەبوونی گرفت و کێشەکان بەدەست نایە بەڵکو لە ڕێگەی زاڵبوون و چارەسەری کێشە و گرفتەکان بەدەستێ بۆوەی کە سەربکەوی یەکەم جار پێویستە ئەو کارەت خۆش بوێ کە دەیکەی دەست پێ بکە و دەست پێ بکە و دەست پێ بکە و هەرگیز خۆت بەدەستەوە مەدە باشترین سەرکەوتن لە دوای خراپترین کەوتن دێ و ئیرادە نهێنی سەرکەوتنە. ئەلەند لە میانی سیمینارێکی بازاڕسازی و فرۆشتنەوە سەرۆکی کۆمپانایەکی گەورەی فرۆشتن لە پێنج سەد فرۆشیاری پرسی ئایا برایانی ڕایت هەرگیز چۆکیان دادا؟ فرۆشیارەکان هاواریان کەوتیان نەخێر هەرگیز چۆکیان دانەدا. ئە دیسان پرسیەوە کە تۆماس ئەدیسۆن هەرگیز چۆکی دادا؟ ئەوانیش وتیان نەخێر چۆکی دانەدا. دیسان پرسیەوە لانس ئامسترانگ چۆکی دادا؟ ئەوانیش وتیان نەخێر چۆکی دانەدا. لانس ئامسترانگ پاسکیلسوارێکی ئەمریکییە، دوای ساڵێک ململانێ لەگەڵ شێرپەنجە، سەرەنجام زاڵ بوو بەسەریدا و دوای بەدەستهێنانەوەی تەندروستی حەوت جار لەسەریەک بوویە پاڵەوانی پێشبڕکێی پاسکیلسواری. سەرۆکی فرۆشتن دیسانەوە بۆ جارێکی تر بۆ چوارەم جار پرسییەوە، مارک ڕاسڵ هەرگیز چۆکی دادا؟ ماوەیەک بێدەنگی باڵی کێشا بەسەر ئامادەبوواندا و پاشان فرۆشیارێک هەستا و پرسی، مارک ڕاسڵ کێیە؟ ئێمە تا ئێستا ناویمان نەبیستووە. ئەویش وتی حەقی خۆتانە نەتان بیستبێ چونکە ئەو چۆکی دادا کەوایە لە ژیاندا هەرگیز چۆک دامەدە ئەوانی کە چۆک دادەن هەرگیز ناویان نەبیستراوە و ناویان نازانرێ.